ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. لێرەوە بەرەو کوێ چین؟ ئەبێ سیاسەتی ئەمریکا لە ئاسیادا خۆی لە دروشمی سەرپێی ڕزگار بکات و لەسەر بناخەی ئەم چەند بنەما عملیەی خوارەوە دەست بەکردەوە بکە یەکەم بەرژەوەندی نەتەوەیی ئەمریکا لە ئاسیادا لەوەدایە کە نەهێڵێ هیچ هێزێک باڵ بەسەر کیشوەرەکەدا بکێشێ بە تایبەتی ئەگەر ئەو هێزە دوژمن بێ هەموو بەشداریکردنەکانی وڵاتیانی ئاسیاش بخاتە خزمەتی گەشەی جیهانی ململانێی نێوان وڵاتانی ئاسیاش سوک بکە بۆ ئەوەی بە باشترین شێوەش خزمەتی هەموو ئەو بەرژەوەندیانە بکرێ ئەبێ ڕێگە بە کراوەیی بهێڵرێتەوە بۆ دامەزراندنی پەیوەندی بنیاتنەر لەگەڵ هەموو ئەو وڵاتانەدا بەبێ وەسفکردنی هیچ کامیان بە ڕکابەر مەگەر ڕەفتارەکانی هیچ ڕێگەیەکی ترمان بۆ نەهێڵێتەوە. دووەم، باشترین ڕێگا بۆ ئەوەی وڵاتەیەکگرتووەکان بەرگری لە ئاسیا بکات دژی هەر هەڕەشەیەکی دوژمنکارانە پتەوکردنی ئامادەبوونی سەربازی باڵادەست و پیادەکردنی سیاسەتێکی دەرەکی وەهایە کە لەگەڵ ئامانجە نەتەوەییەکانی ئەو وڵاتە سەرەکیانەی ئاسیادا بگونجێ کە ئامانجیان لەگەڵ ئامانجی ئێمەدا ئەگونجێ. بەرگریکردن لە هاوسەنگی سەربازی هێزەکان لە ئاسیادا لە وڵاتانی ئاسیا خولقاندنی ئەو هاوسەنگیە بەسەر وڵاتانی ئاسیادا ئەسەپێنێ کە ئەخوازرێ بەرگری لێ بکرێ ئەمەش هەوڵێکی سیاسی زۆر لەو هەوڵە ئاڵۆزتری ئەوێ کە لە گۆڕەپانی ئەوروپادا دراوە. سێهەم، هاوپەیمانی لەگەڵ ژاپۆندا هەر بەردە بناخەی سیاسەتی ئەمریکایە لە ئاسیادا. ئەبێ دڵنیابین لە تێگەیاندنی سەرکردەکانی ژاپۆن کە وڵاتە یەکگرتووەکان پەیوەندیەکی نییە لە ئاسیادا لەو پەیوەندیە گرنگتر بێ لەگەڵ ژاپۆندا هەیەتی و کە دەنگی ژاپۆن لە کاتی داڕشتنی سیاسەتی ئەمریکادا گوێی لێگیرێ. بەدەستهێنانی وزە ئەبێتە شوغلی شاغل و توخمی کێبەرکێ، هەر ئەبێ ئەم کێشانە لە ئەژەندەی هەموو دایەلۆگێکدا بن. چوارەم، ئەبێ دایەلۆگێکی چڕی وەکەوەش لەگەڵ هینددا بکرێ، بەتایبەتیش لەبارەی ئەو ناوچەیەی نێوان سەنگاپورەوە عەدەن، چونکە بەرژەوەندی ئەمریکا لە بنەڕەتدا جیۆپۆڵۆتیکییە. هندیش بەرامبەر کاریگەری بڵاوبوونەوەی ئیسلامی ئوسوڵی بەسەر گەلەکەیەوە نیگەرانە. وڵاتەیەکگرتووەکانیش بەشێوەیەکی بنەڕەتی لە عێراق و ئێران نیگەرانە. هەروەها هند تەرکیز ئەکاتە سەر ئەفغانستان و ئەو کۆمەکە داراییانەی تالیبان لە شانشینی عەرەبستانی سعودەوە دەستیەکەوێ کە ئەمیش هاوپەیمانی ئامریکایە. لەگەڵ ئەوەشدا هەلومەرجی ئەوە لە ئارادایە کە دەست بە دایەلۆگێکی ستراتیژی بنیاتنەرانە بکرێ پێنجەم ئەتوانرێ پەیوەندەکانی چین و ئەمریکا بە جۆرەی سیاسەتی ئەمریکا دابڕێژرێ هەروەکە بێ ئەو پەیوەندیانە لەسەرەوە جێگیر بکرێن کە ددان بەوەدا بنرێ چین بە پێی ژمارەی دانیشتوانی و مێژوەکەی و ژیاریەکەی و پێگەی جوگرافی بەشێکە لە سیاسەتێکی بنیات نەرانەی ئاسیا کە ناکرێ خافڵ بکرێ ئەمەش پێویستی بە سیاسەتێکە کە لەسەری ڕێک بکەون نەک تەنها دروشم ئەبێ پەرە و ڕووبوونەوەش دواشت بێ پەنای بۆ ببرێ نەک ڕێگەی لە پێش خەیار مفەضل پەیوەندی بەنیات نەرانەش لە نێوان چین و وڵاتەیە گرتوەکانە منەتێک نییە لایەکیان لەسەر ئەوی تر بیکە تەنها ئەگەر پشتیش بە بێرۆکەیی بەرژەوەندیە هاوبەشەکان ببەستێ ئەوە خۆی لە بەردەم هەموو گوشارێکدا ئەگرێ بەمەش دایە لۆگێکی جیۆپۆلتیکی لە نێوان چین و وڵاتە یەکگرتوەکاندا مەسلەیەکی دەستەویەخەیە لە پێناوی دامەزراندنی سیستەمێکی نێودەوڵەتی ئارامتردا و بۆ ئەوەی ئەگەر دایلۆگەکە نشستی هێنا بۆ ڕای گشتی ئامریکا و هاوپەیمانەکانی بسەلمێنرێ کە وڵاتەیەکگرتووەکان ئارەزووی زیادی پیشانداوە. تەحەداکە لەوەدا نییە ئەو وشانە دابهێنرێن کە دایەڵۆگەکەیان پێ وەسف بکرێ، بەڵکو لەوەدایە کە ناوەرۆکێک ببەخشرێ بەو دایەلۆگە پەیوەندی بە پاشەڕۆژەوە هەبێ. ئەبێ وڵاتەیەکگرتووەکان پێشکەوتووترین وڵات لە تەکنەڵۆژیادا و چین، گەورەترین وڵات لە ڕووی ژمارەی دانیشتوانەوە ناکۆکیەکانیان یەکلایی بکەنەوە و بەرژەوەندی هاوبەشەکانیان دیاری بکەن. ئەوە ڕاستە کە هیچ کام لەو دوو لایەنە ئەزموونێکی ئەوەندە فراوانیان نییە لە بواری مامەڵەی دوورخایەن لەگەڵ زلهێزی خاوەن پێگەی هاوتا و لەسەر بناخەی یەکسانی، بەڵام هیچ ڕێگەی تر نییە. پێ بە پێی پێشخستن و فراوانکردنی چین بۆ بایەخدانە نێودەوڵەتییەکانی، هەردوو وڵات پێویستییان بە کاریگەری گۆڕینەوە هەیە لەگەڵ یەکدا لە چەند ناوچەیەکی وەک ئاسیای ناوەڕاست و، ڕۆژهەڵاتی ناوەڕاست، ئێران بە تایبەتی و کۆریا. بەرەو ڕووبوونەوەش دۆخێک دێنێتە ئاراوە کە هەردووکیان تیایا ڕۆن، ئەمریکاش لە پەیڕەوکردنی بەرەو ڕووبوونەوە پێش ئەویتر هیچ شتێک ناچنێتەوە، چونکە کارتی بەهێزتری بە دەستەوەیە بۆ هەر دۆخێک لە پاشەڕۆژدا. شەشەم. سەردانەکەی کیم داو جۆنگی سەرۆکی کۆریای باشوور بۆ بیۆنگ یانگ و ئاڵوگۆڕی سەردانەکان لە نێوان واشنتۆن و پایتەختی کۆریای باکووردا دەستپێکی قۆناخێکی نوێ بوون بۆ کێشەی نیمچە دوورگەی کۆریا. ڕوودانی ئەمەش بەبێ ڕەزامەندی چین کارێکی ئەستەم بوو. ئەگەر نەڵێین بەبێ هاندانی، هەروەک پێویستی بە تێگەیشتن و کۆمەکی ژاپۆن هەیە. ئێستاش کە پرۆسەکە دەستی پێکردووە، بە ئاقاری وەهادا ئەڕوا کە هێشتا ناتوانرێ پێشبینی بکرێ. پێویستی بە ڕادەیەکی بەرزی هەماهەنگی هەیە لە سیاسەتەکانی نێوان واشنتۆن و پەکین و مۆسکۆ. سیۆڵیش وەک لە لاپەڕەکانی پێشتردا بەسەرماندا تێپەڕی بەر لە هەموو شتێک. حەوتەم، وڵاتەیەکگرتووەکان بەرژەوەندی نەتەوەیی لەوەدا هەیە کە نەهێڵێ لەوە زیاتر چەکی ئەتۆمی بڵاوە بکا یان لانیکەم سنوور بۆ ئەو بڵاوەکردنەوە دابنێ. وڵاتانی ئاسیا بخاتە خزمەتی ئەو هەوڵەوە. چین بە فێلی چۆتە ناو ژمارەیەک ڕێکەوتننامەی نێودەوڵەتییەوە کە بۆ بەرگرتن لە بڵاوەکردنی تەکنۆلۆژیای ئەتۆمی و تەکنۆلۆژیای مووشەک داڕێژراون، قایلیش بووە بەوەی کە هاوکاری ئەتۆمی و فرۆشتنی مووشەک بە ئێران ڕابگرێ. هێشتا هەنگاوی تری پێویستیش هەر ماون، بە تایبەتیش هەرچی پەیوەستە بە بەستنی ڕێککەوتنی دوو قۆڵی لەگەڵ هند و پاکستاندا لە پێناوی زیاتر کۆنترۆڵکردنی توندی هەناردەی کەرەسەی کیمیاوی و ئەتۆمی و بایۆلۆژی. هەشتەم. ناکرێ سیستەمێکی نێودەوڵەتی یان ئاسیایی تەنها لە ستراتیژی هاوسەنگیەوە هەڵبقوڵێ، هەروەک ناکرێ بەبێ ئەو هاوسەنگیە بگەینە ئەو سیستەمە، پاراستنی هاوسەنگی هێزەکانیش لە ئاسیادا پێویستی بە دیدێکی یەکگرتوو هەیە بۆ پاشەڕۆژی ناوچەکە. وڵاتە یەکگرتووەکان لە سەرێتی لە نێوان هەموو کۆڕ و کۆمەڵە دروستبووەکانی ئاسیادا بە زیرەکی و بین درێژی و دیدێکی نەگۆڕی دووربینەوە، مانۆڕ بکا ئەبێ ئەوەش بەبێ دەرخستنی هیچ ئارەزووێکی پاوانخوازی پێشنیار بکرێ ئەبێ ڕۆڵێکی بنەڕەتیش ببینێ لە مامەڵەکردن لەگەڵ هەموو مەترسیەکاندا بەبێ ئەوەی خۆی بکاتە خاڵی گرژکردن لە هیچ ناکۆکیەکدا. ناکرێ هیچ دایەلۆگێکی ڕاستەقینە لەگەڵ وڵاتانی ئاسیادا بابەتی مافی مرۆڤ خافڵ بکە ئەبێ واقعی ترین ئیدارەی ئەمریکاش دوای ئەو ئامانجانە بکەوێ نەک وەک ئامرازێک بۆ تەنگە تاوکردنی وڵاتەکان بەڵکو بەو پێیەی ڕنگدانەوەی بەها قوڵەکانی ئەمریکان هیچ ئیدارەیەکیش ئەم ڕاستیە بە هەنگوەر نەگرێ پشگیری جەماوەری نامێنێ ئەوەتا سەرۆکی ئەمریکا کاتێک جەخت لەسەر ئەم بایەخانەیەکاتەوە بە ناوی هەموو ئەمریکیەکانەوە قسەکە هەر وڵاتێکی ئاسیاش بەرژەوەندەکانی خۆی زانێ ئەبێ بەبێ بایەخ سەیری ئەو بەهایانە نەکە.